پێرە شەو بوو پێرە شەو تەقری ئاباڵێ لە کەرکک بووین یەکێ لەو برا بەڕێزانەمان شێخ عبدسەسلام باوکی کوژرا تیرۆر کرا لە ناو شاری کەرکک لە مزگەوت کاتی محاضرەت بوو ئەوش دانیش پێچێک گولەوانەی کە دانیش پێش نوێژی عیشا تەلەفۆنیان بۆ کرد و وڵا باوکت ئەو ئەوەی بەسەرات نوێژی عیشامان کرد پێیان وتم شتێکی وا بوو ڕۆیشت تەلەفۆنم بۆی کرد وتم ئەحواڵی پرس سبحان الله ئەو ثەباتە ئەو ئیمانە وتی دوعای خێر بۆ باوکم کە ئەو من بەرەو مستەشفا دەڕۆم باوکم تیرۆر کراوە نە لە خۆدان و نەشی ڕەشیڕ و ئەوەندە دوعای خێری بۆ بکە خوا لێی خۆش بێت بۆچی تووشی ئینهیار نەبوو بۆچی نەڕوخا ئیمان دەزانێت خوا نووسی و تەواو ومە یؤمن بالله یهدی قلبه خوای گەورە هیدایەتی دڵەکەی دەدا یثبت ويصبر عند المصائب ئەی کاتێک کە ئینسانی لاواز ئیمان نیعمەتێک و خۆشیەکی توش دێ شکری خوا ناکات تووشی لە خۆبایی بوون تووشی عژب تووشی تەکەبۆر فەخرکردن و شانازی بەسەر خەڵکدا تەماشا دەکەین تووشی کوفری نەعمە دەبێت بەڵام ئینسانی ئیماندار کە ئیمانی بە قەدەری خوایە وما بكم من نعمة فمن الله هەرچی نعمەتی هەتامووی لە خواوەیە برا بە قەدەری خوایە بۆیە هەر تا دۆڵەمەندتریش بێت زیاتر تەواضوع دەبێت زیاتر خۆی بەکەم دەگرێت و بە هی خوای گەورەی دەزانێت.